کاسێتی دووەم دیوی یەکەم لە ڕۆمانی ئافرەتێک لە خاڵی سفرە کچێکی مام زۆر بچکۆلانە بوو ناوی هالە بوو هێشتا فێری قسەکردن نەبوو بوو تەنانەت ناوی منیشی بە تاواتی بۆ ناهات بە گوێیا چرپان وتم هالە جارێکی تر دێمەوە ئەویش تون کراسەکەی بەری گرتم و ئەیوت دۆز دۆز من ژوێنەکەی خۆم مایا دەست تاکو بیخڵافێنم ئینجا وردە وردە ڕۆیشم و دەرگاکەم لە دوای خۆمەوە داخست گوێم لێ بوو لەو دیو دەرگاکەەوە هەر هاواری ئەکرد دۆز دۆز هاتمە خوارەوە بە بێ پلیکانەکانا بە خێرایی و چوومە سەر شەقام و ئاوڕێکم دایەوە کەسم بەدی نەکرد دەسم کرد بە ڕۆیشتن سەرێکم هەڵبڕی وەک ئەوە وا بوو یەکەم جار وێ بە شەقاما بڕۆم یاخود هەر بووە و من بەدیم نەکردووە ڕاهات بووم بە شەقاما بڕۆم بەلای ئەم جاران بۆ جێگایەکی دیاری نەکراو ناچووم نەم ئەزانی بەرەو کوێ مل ئەنێم چاوەکانم کردەوە لە شەقامەکانە خەڵکێکی زۆر لە هات و چۆیا بوون پەلەپەل دەموچیان هەڵ برسکا و بنی پێڵا و خوار و ناڕەحەتی بە دەموچاویانەوە دیار بوو خەڵکێکی تر لە ناو ئۆتۆمبیلا دەموچاویان کراوە گۆشتن و چاوبز و تێر و تەسەل بوون خەڵکێکی تریشە بوون لە ناو پاسە قەرەباڵغەکانە من بە دەموچاویانە سەریان نابوو بەیەکەوە تێک ترنجابوون، لە پەنجەرەکانەوە تەنها لەش و ناوقەدی خەڵکت بەدی ئەکرد، کاتێکیش کە لەو پاسانە لە ویستگەیەک راوەستان بە زەحمەتێکی زۆر خەڵک دائابەزین، ئەمبینی دەموچاوێکی زەرد هەڵگەڕاوی ئارەقاوی و دوو چای پڕ لە تاسە و ترس بوون. سەرم سوڕما لەم ڕێیە. خەڵک لە شەقامەکانە ئەڕۆشت زیاتر سرم سڕمان کە وەک کوێر بە شەقامەکانە ئەڕۆیشتن کەسیان نەئەبینی و کەزنی ئەبینین سەرسوڕمانم زیادی کرد کە بینی منی ژێکێکم لەوان هەستم بە خۆشیەک کرد وەک مناڵێک چۆن سەرەتا جیان ئەناسێت و بە چەند چرکەیەک فڕێ ئەدرێتە جیهانێکەوە هەرگیز نەی بینیەوە نی ناسیوە ئەویش کاتی لەدایک بوون بوو کاتێک شەو داهات نەمزانی بچمە کوێ تاکو ڕۆژ بکەمەوە زۆر ترسام زۆر هیلاک ببووم برسێتیش زۆری بۆ هێنابووم پاڵم ما بە دیواری ماڵێکەوە سەرنجی شەقامەکەم ئایا لە چاوما وەک دەریەکی فراوان وا بوو نیش پارچە بەردێکم تیف ڕێراوم پارچە بەردێک ئەخزێت ئەو خەڵکەیەن و ئەچن بە هەزاران هەزار چاو من نابینن تەنها دوو چاو نەبێت بەهێمنی بەسەر تا پامە هەڵگەڕاوە پێڵاوەکانمە ڕامم سکم سنگم گردنم لێوەکانم دواجار لە سەرچاوم جێگیر بوون. تەزوێکی سارد بە لەشما هات و لە ساردی تەزوی مردنی ئەکرد. خۆم ڕێککردەوە و تینم دایە خۆم تاکو ئەو ترس و لەرزە دەرکەم. تەنها دوو چاو هیچی تر چەقۆ نین ئینجا ڕووم وەرچەرخان و هەنگاوم نا بەڵام هەستمە کرد ئەو دوو چاوە لە پشتمەوە لێم ئەڕوانێت هەنگاوەکانم خێرا کرد تاکو گەیشمە دوکانێک ڕووناکیەکی زۆری لێ ئەوە هات و خۆم کرد بە ناو خەڵکە کایا و قەڵەباڵغیەک دروست ببوو پاش کەمێک لە دوکانەکە هاتمە دەرەوە سەرنجێکی شەقامەکەم دا بە وردی پاش ئەوەی دوو چاوەکەم نەبینی بە خێرایی ڕام کرد ئاواتەخوازم خێرا بگەمە ماڵی مامم نازام چۆن بەرگی ژیانم گرت لە ماڵی مام و چۆن توانیم لەگەڵ ژنەکی مام هەڵ بکەم چۆن شم کرد بە شێخ مححمود بەڵام هەموو ئەمانە لەو ترسە کەمتر بوون کە لەو دووچوی پێم گەیشتن هەرکە بیرم ئەکەوتەوە تە زۆ ساردەگە بە لاشما ئاهات و نەم ئەزانی چاوەکان چ ڕنگ بوون ڕەش بوون یان سەوز شێوەیانم نەئەزانی گەورە بوون یان فراوان بوون یان تەسک ئەو دووچواب لە ناو خەڵکی بۆ جیانە ئەکرایەوە هەر کاتێک کە بە شەو یان بە ڕۆژ بڕۆیشتمایە لەسەر شەقامەکانە بەملاو بەملای خۆمدا ئەمڕوانی واستم ئەکرد کە لە ناکاو ئەو دوو چاوە لە زەوی و هەڵ ئەقڵێت و لەبەر دەمما قوت ئەبنەوە لە پاشان لە ماڵی مامەوە گواسترامە بۆ ماڵی شێخ مححمود ئێستا لە جیاتی قەنەفەک تەختەکە سیسەم و جێگایەکی خۆشم هەیە هەرکە لەسەری ڕاکشام تاکو لە هیلاکی و چێژلێنان و دسگان و پاکردنەوەی ئەو خانوە گەورەی و ناوماڵەکە جەستەم حەوێتەوە. شێخ مححمود ئەهات ئەو لە شەست ساڵ تێپەڕی کردبوو منیش نۆزدەم تەواو کردبوو لە ژێر لێوی خواروی برینێکی گەورە و شک هەبوو پاش چەند ڕۆژێک ئەتەقی و تەڕ ئەبوو چەند دڵۆپێک خوێن و چەند دڵۆپێکی زەرداوی لێ ئەهات کە ئەو برینە وشک ئەبووە و لی ئەگەڕام ماچم بکات هەسم بۆ برینا کرد وەک کیسێک لەسەر لێ و دەم و چاوم هەیە ئەو ڕۆژانەش کە تەڕ ئەبوو دەم و لوتم لێ دوور ئەخستەوە و ئەو برینە بۆنێکی ناخۆشی لێ ئەهات لە بۆنی سەگی تۆپیوی ئەکرد شەوانیش دەست و قۆڵی تێوە ئەڵان و دەستە ئارەقاویەکەی بەسەر تاپا جەستەما ئەگێرا وەک ئاژەڵێکی برسی چەند ساڵەی خواردنی نەخواردووە کە خواردنی ئەدرێتێ دەفرەکەشت ئەلێسێتەوە خواردنی زۆر کەم و سز بوو ئەو برینە نی ئەهێش کە جوڵەی شەویلگەکانی بە ئاسانی کار بکات گەدەشی پیر بوو خواردنی زۆر بە هیلاکی ئەبرد ئەو کەمی ئەخوارد بەڵام ئەبواە لە دوای هەموو خواردنێک قاپەکەی بلستایەتەوە و هیچی پێوە نەمایە لە پاشان سەرنجی ئەدام کە خواردنم ئەخوارد گەل لێم بمایاتەوە ئەی خوارد و ئەی بۆڵام بەسەرما کە زیادەڕەوی ئەکەم لە لێنانی چێشتەکانە زیادەڕەویش نەبوو و خواردنیشم لێ نەئەمایەوە بەڵام قاپ هەر شتێکی کەمی پێوە بوایە کە بە شۆردن و بە ئاو سابوون لێ ئەبووە ئەو بە زۆری ئەزانی لە پاش ئەوەی کە خەوی لێ ئەکەوت بە هێمنی دەست و قۆڵم و جەستەم لە ژێر دەرئێنا و ئەچوم بۆ حەمام و دەم و چاو و دەم و دەست و سەر تا پالاشم چەند جارێک بە ئاو سابوون ئەشۆرد خانەنشین بوو، بێکار و بێهاوڕێ بوو، دەرەوەی نەبوو، نەش ئەچوو چایخانە و قاوەخانەکان لە ترسی ئەوەی پارەی چا و قاوە نەیات، ئیتر بە درێژایی ڕۆژ وێڕای شەو هەر لە ماڵەوە لەگەڵما بوو، سەرنجی ئەیام و سەیری ئەکردم گەر لە چێشتخانەیەکەوچێک زیاد ڕۆنم کرد دەیاتە خواردنەوە و هاواری ئەکرد وا ڕۆنەکە تەواو بوو یان لە کاتی شۆردنا گاشتێکی کەم لە تایت و سابوون بڕژێ ئەوا دنیای پێ ئەزانی و شەڕی ئەکرد کاتێکیش کە لە خۆڕێژن ئەهات و خۆڵ ببات پێش ئەوەی خۆڵەکەی بداتێ جوان ناو تەنەکەکە ئەگەڕا جارێکیان لە تەنەکەی خۆڵەکەیا کەمێک پاشماوەی خواردنی بینی فڕێیرا بوو بە دەنگێکی وە هاواری کرد دراوسەکان گوێیان لێ بوو لە پاشان دەستی کرد بە لێیان و بەهۆ بە بێهۆ جارێکیان بە پاژنی پێڵاوکەی لێیان و دەم و چاو و جەستەنی بریندار کرد منیش ماڵەکەم جێهشت و چوومە ماڵی باوکم مام پێوتم کە هەموو مێردێک لە ژنەکەی ئاات ژنەکەی مامی شموتی کە مامم لێی داوە و منیش پێم وت کە مامم شێخێکی بەڕێزە و پیاوێکە شارەزای تەواوی هەیە لە بواری ئاینە هەرگیز لە ژنەکەی نایەت ژنەکەی مامیشم وتی ئەو پیاوە شارەزای ئاین بێت ئەوە لە ژنەکەی ئەیات چونکە ئەزانێت کە ئاین ڕێگەی فەرامۆش کرد و کەمێت لە ژنی خۆی بات و پێویست ژن هیچ کاردانەوەیەک وەڵامی نەبێت گوێڕایەڵ بێت نەمزانی چی وەڵامی ژنەکەی مام بەمەوە پێش ئەوی خزمەتکارەکە ماڵی مام خواردنی نیۆڕۆ دابنێن مام بردمیەوە ماڵی مێردەکەم مێردەکەم خواردنی خۆی خواردبوو لی نەپرسیم کە ئایا خواردنم خواردۆیان نا ئێوارەش لی نەپرسیم و بە تەنیا نانی ئێوارەی خوارد بەیانی خواردنم بۆ ئامادە کرد دانیش بەرامبەرم بێ ئەوی قسم لەگەڵ بکات یان سیرم بکات زۆرم برسی بوو دەستم بر لەسەر خواردنەکەی بەردەمم خواردن بخۆم و دەستم گەیشت و نەگەیشت دەم هاواری کرد بەسەرمەوە هەستایە سەر پێ وتی بۆچی گەڕایتەوە لە ماڵی مامت مامت ناتوانێت چا ڕۆژێک نانت باتێ ئێستا زانیت کە تەنها منم ئەتوانم لەگەڵ بژیم و هەڵبکەم تەنها منت نان ئەدەمێ بۆچی ڕقت لێمە بۆچی دەم و چاو لە دەم و چاوم دوور ئەخەیتەوە ئایا شێوەم ناشرینە بۆنم ناخۆشە بۆچی لە لوت کە لوتت نزیک ئەبێتەوە خۆو دوور ئەخەیتەوە لە پاشان وەک سەگی برسی تێم نیشت برینەکەی تەڕ بوو بەڵام ڕووم نەگۆڕی و دەموچاو و جەستەم وەک تەختەیەکی بێگیان خستە بەردەستی جارێکی تریش بە گۆچانەکەی دەستی زۆری لیام تاکو خوێن لە لوت و گوێم هات ماڵەکەم جێهێشت بەم بەڵام بەڵام ئەم جارە نەچم بۆ ماڵی مامم بوو ئازار و برینەوە بە ناو شقامەکانە ئاڕۆشتم بەڵام هیچ کەسێک منی بەدی نەئاکرد خەڵکی لەسەر قاڵی خۆیانە و منیش لە سەرقاڵی خۆما بووم بە پەلە ئەڕۆیشتین یان سواری ئۆتۆمبیل ببوون وەک کوێروا بوون هەر کەس لە خەم و خواردنی خۆیەتی منیش شەقامەکە لە بەردەمما وەک دەریایەکی بێ کۆتایی وایە و تێیدا وەک بەردێک فڕێوراومەتە ناو شەپۆلەکانی ئێرە هیلاک بووم و لە پێکەوتم لەسەر کورسێک کە لەسەر یەکێک لە شۆستەکانە دانرابوو دانیشتم بۆنێکی خۆشی قاوهاتە بەرلوتم و هەسم کرد وشکە و برسیمە کاتێک شاگردی چایخانە هاتە لامولی پرسیم چی ئەخۆیتەوە پێم وت بە ئەرک نەبێت پەرداخێک ئاو بە چایەکی پڕ لە نەفرەتەوە لێ ڕوانیم وتی ئێرە شوێنی خێرخوازیکردن نییە بڕۆ قسنی سەیدە زەینەب نزیکە لەوێ ئاوی لێ بخۆرەوە و بۆ هەموو کەسێکە سرم هەڵبڕی و سەرنجێکی دەم و چاوی داموتی ئەو جێگەی لێدانانە چییە؟ کێوای لێ کردووی؟ ویستم پێی بڵێم بەڵام نەمتوانی بە دەستەکانم دەموچاوم شاردەوە و دەستم کرد بە گریان شاگردەکە جێهێشتم پاش کەمێکاتەوە لەگەڵ خۆیان پەرداخێک ئاوی بۆ هێنام هەوڵممە ئاوەکە بخۆم و نەمتوانی وەگەوەی شتێک بەری قڕگی گرتبێتم ئاوەکە لە نێوان لێوەکانمەوە هاتە خوارەوە پاشان خاوەن چایخانەکاتە لام ولی پرسییم ناوت چییە وتم فردۆس وتی ئەو جێگای لێدانانە چییە بەدەم چاوتەوە کەس لێ یاوی ویستم پێی بڵێم بەڵام دەنگم دەرنەهات و هەنسکم ئەدا و فرمێسکەکانم ئەخواردەوە بە ئاستەم هەناسەم بۆ ئەدرا وتی فردۆس ئیسراحەتکە ئێستا کوپێک چای گەرمت بۆ ئەێنم برسید نییە دەموچاوم بۆڵ بڕی و بەڵام تەزوەکانی دەنگی ئەچوە سەر دەنگی باوکم کە هەموو جارێک لی ئەپرسیم برسید نییە پاش ئەوەی نانی ئەخوارد و لە دایکمی ئەیە بۆ یەکەمین جار بوو هەسم کرد کە باوکم باوکێکی باش بوو منی خۆش ویستوە ئەوەی بزانم و بیری ئەکەم. گوێم لێی بوو پێی وتم باوکت ماوە؟ وتم مردووە. پاشان یەکەم جار بوو مردنی باوکم بگریم. دەستێکی یا بە شانما وتی هەموو کەس ئەمرێت فردۆس. ئەی دایکت ماوە؟ نەخێر. وتی کەست هەیە؟ برا، خاڵ، مام؟ وتم نەخێر. پاشان جانتاکەم کردەوە بەڵگەنامی تەواوکردنی ناوەندیەکەیم دەرهێنا و وتم من دەرچوی ناوەندیم ئەتوانم بچمە ناوەندی یا خوێندن لە سەتایە کار بکەم یان لە دواناوەندیە هەرێک کارێک بێ ئەیکەم ناوی بەیومی بی کە سرم هەڵبڕی و هەستم بە ترس نەکرد لوتێکی زلی خواری هەبوو لە لوتی باوکمی ئەکرد پێستیشی لە پێستی باوکمی ئەکرد گەنم ڕەنگ بوو چاوەکانیشی هێ من دیار بوو لەوە ناچێت کەس بکوژێت دەستەکانیشی ئارام بوون لەوە نەئەچوو لێدان و دڵەڕقی بسانێت پێیوتم کە لە دوو ژوورە ئاژی و من ئەتوانم لە ژوورێکیا لەگەڵ یا بژیم تاکو کارێکم دەست ئەکەوێت لە کاتی ڕۆشنەوەما بۆ ماڵەوە لە بەردەم دوکانێکی بەقاڵیا وەستا وتی حەزت لە پرتەقاڵە یان ویسفی ویستم وەڵام بەمەوە وەڵام بێسوود بوو چونکە بێشتر کەس لی نەپرسیوم حەز لە پرتەقاڵە یاخود ویسفی باوکم هەرگیز میوەی ناکڕی مامیشم و مێردەکەشم کاتێک ئەیان کڕی پرسیان ناکرد نەشمەزانی کە ئایا حەزم لە پرتەقاڵە وەک لە یوسفی زیاتر بە پێچاوانەوە بۆ جاری دووەم لی پرسیم حەز لە پرتەقاڵە یا یوسفی وتم یوسفی پاش ئەوەی یوسفی کڕی زانیم کە حەزم لە پرتەقاڵە زیاتر وەک لە یوسفی بەڵام لە شەرمی ئەوەی کە پرتەقال گرانبەهایە و یوسفی هەرزانترا وتم یوسفی بەیومی دوو ژووری هەبوو تێیدا ئەژیا بەرامبەر بازاری ماسی فرۆشەکان پاکم ئەکردەوەو گسکم ئەیا لە بازاری ماسی فرۆشەکان یان ماسی یان کەروێشک یا گۆشتم بۆ ئەکڕی بۆ بۆم لێ ئەنا شەو و ڕۆژ بە بەردەوامی کاری ئەکرد بێ خواردن ئێوارانیش ئەهاتەوە خواردنێکی چەوری باشی ئەخوارد و لە ژوورەکەی خۆی لەسەر سیسەمەکەیا ئەنووست و منیش لەسەر جێگایەک لەسەر زەوی ژوورەکەی تر بووم یەکەمین شەو کە لەگەڵی چوومەوە زستان بوو سار بوو پێی وتم تۆ لەسەر سیسەمەکەی من بوون و منیش ئەچمە سەر زەویەکە بەڵام قایل نەبووم هاتمە جێگاکەی خۆم کەچی هات و دەستی گرتم و بە ڕاکێشان بردمیە سەر سیسەمەکە و وتی تۆ لێرە بن و زۆر بە شەرمەوە لەگەڵی چوومەوە و یەکەم جار بوو کە کەسێک لەگەڵ ماوە هەی من خەمخۆرم بێت. لە زستانا باوکم جێگا گەرمەکەی لای تەنوورەکەی بۆ خۆی هەڵئەبژارد و مامیشم لەسەر سیسەمەکەی خۆی ئەنووست و منیش لەسەر قەنەفێکی تەختە و مێردەگەشم تاکو نانمان ئەخوارد سەرنجی قاپەکەی بەردەممی ئەیا کە بردمە لای سیسەمەکە وتم ناتوانم لەسەر سیسەمەکە بنوم ئەویش وتی ناشتوانم لەسەر زەوی بنوت من هەر شەرم ئەکرد و ئەویش هەر دەستی بە قۆڵمەوە بوو دەستی گەورە و پەنجەکانی درێژ بوو وەک دەستی پەنجەی مام و چاونوقان هەستم بە چێژێکی بەرکەوتنی دەستی بە جەستەم کرد کە پێشتر وا لە کۆندا هەستم پێکرد بوو لێ من ببوو یان هەرگیز نەمزانیوە ئایا ئازارە یان چێژ؟ پاشان لە سیستەمەکەیان نووسم و سەرتاپا زستان و هاوینیش تەنها یەک جاریش لی نەیام و هیچ کاتێکیش سەرنجی قاپەکە و خواردنەکەی بەردەممی نایە هەر کاتێک ماسیم بۆ لێ بنایە کلک و سرم بۆ خۆم دائانا و کەروێشکی ژەم و گۆشتەکەم بۆ دائانا و تەنها سرم بۆ خۆم دائانا و پێش ئەوەی ئەو لە خواردن بێتەوە هەڵ ئاسام ئەو کاتی ئەشتم بۆ بازار سەرنجی ئەو قوتابیانم ئەیا کە بەسەر شەقامەکانە ئەڕۆشتن جارێکیان لەبەردەم چەند قوتابیەکا وەستام و پێم وتن کە منیش وەک ئێوە بەڵگەنامەی دەرچوونم لە ناوەندی هەیە کەچی پێکەن نین گوێم لێ بوو یەکێکیان چرپانی بە گوێ ئەوی تریا وتی ئەمەش ئەمە شێتە بڕوانە قسە لەگەڵ خۆی ئەکات پاشان وربوومەوە لە جلوبەرگی و ئەو بۆن و ماسیەم لێ ئەهات بەڵام من لەگەڵ خۆم قسەم نەئەکرد بەڵکو وتم کە منیش بەڵگەنامەی دەرچوونم هەیە کاتێکیش ئەو شەوە بە یومی هاتەوە پێم وت من دەرچووی ناوەندیم ئەوێ کار بکەم. پێی وتم کە چایخانەکە پڕە لە گەنج و هەمووشی هەڵگری بەڵگەنامەی زانکۆین. وتم بەڵام من پێویستە کار بکەم. ناتوان بەم شێوە بەردەوام بم. لێی پرسیم بێ ئەوەی سەیرم بکات، مەبەستت چییە لە وشەی بەم شێوەیە؟ بەم شێوە بە پچڕێکەوە پێم وت ناتوانم لەم خانووە لەگەڵ تۆیا بژیم لەبەر ئەوی من ئافرەت و تۆش پێوی خەڵکیش قساکات تۆ بەڵند پێدام کە بمێنمەوە تاکو کارێکم بۆ ئەدۆزیتەوە بە توڕەیەکە وەڵام یامەوە وتی جا چی بکەم لە ئاسمانەوە کارێک دروست بکەم وتم تۆ بە درێژایی ڕۆژ سەرقاڵی کارکردنیت لە چایخانە و بوارد نییە بۆ کار بگەڕیت بۆ من ئەمڕۆ خۆم ئەچمە دەرەوە بە شوێن کارێکە ئەگەڕێم من بەنگم هێمن بوو سرم شۆڕ کردبووە بۆ سەر زەویەکە بەڵام ئەو بەرامبەرم ڕاوستا و زلێکی لیام وتی ئەی بەڕەڵای سەر شقامەکان بێ ڕەوشت بەنگت بەسەرما بەرز ئەکەیتەوە لە پی دەستی گەورە بەهێز بوو بەهێزترین لەب بوو لەبەر دەم و چاوم کەوت وای کرد سرم گێش بخوات و دەم و چاوم ڕاتەکێنێت و زەوی ژوورەکە لەبەر چاوم ئەسوڕانەوە بە دەستم سەرم گرت تاکو وێنەی ژوورەکە و زەوێکە کە ئاهتمنەوە جێگەی خۆیان پاشان سرم هەڵبڕی و چاوم بڕێ چاوی وەک ئەوە وا بوو یەکەم جار بێت چاوم چاوی ببینم دوو چاوی ڕەش سەرنجی چاوم ئەدەن اینجا بە هێمنی جوڵان و بەسەر دەم و چاو و گردنم دابەزین بۆ سەر سنگم و سکم دواجار لە خوار سکمەوە لە نێوان ڕانەکانما جێگیر بوون بەسەر جەستەما تەزرێکی سارد ئەهات وەک تەزری مردن وابوو ئینجا دەستم درێژ کرد تاک و سکم و ڕانم بشارمەوە بەڵام بە یومی بەسکیایام و لە هۆش خۆم چووم و ئیتروای لات کە ئەچوومە دەرەوە دەرگای خانۆکی لەسەردا ئەخسم و لەسەر زەویەکە ئەنووسم لە ژوورەکەی ترا لە نیوی شەوە کاتێک ئەهاتەوە بەتانێکی لەسەر لا ئەبردم و خۆی ئایا بەسەرما نیش لە ژێریا جوڵم نەئەکرد وەک بێگیانێک هەست بە چێژ ئەکەیت ترسام بڵێم نەخێر چاوم لێک نا وتم بەڵێ پاشان دانەکانی لە گۆشتی شانم و سنگم و سکم گرت و لەبەر خۆیەوە ئەیوت ئەی کچی وشێکی بەدایکم وت نەم ئەتوانی نەگوێ لێگرم نەبیڵێمەوە بەڵام دواتر پاش ئەوەی زۆر ئەبیستم لەسەری ڕاهاتم زۆرم ئەبیست لە بەیومی و هاوڕەکانی وام لێهات منیش ئەموتەوە کاتێک کە بەیومی دەرگاکەی لەسەردا ئەخسم و منیش لێم ئەدا هاوارم ئەکرد ئەی بێیومی کوڕی خەریک بوو قسەیەکی ناشرین بە دایکی بڵێم بەڵام زانیم هەڵەیە بە باوکیم و لە جیاتی دایکی جارێکیان یەکێک لە دراوسەکان بینیمی ئەگریام لە ژێر دەرگاکەوە پاشان ئەوەی هۆی گریانەکەی لێپرسیم بە سەراتەکەم بۆ گێڕایە ئەویش لەگەڵم دەستی بە گریان کردوتی کە داوای پۆلیس ئەەکەم بەڵام من لە وشەی پۆلیس سڵم کردەوە داوام لێ کرد کە دارتاشێک بێنێت تاکو دەرگاکە بکاتەوە دارتاشەکەی هێناو دەرگاکەی کردەوە لە خانوەکەی بەیومی هاتمە دەرەوە بەسەر شەقامەکانا توانیم ڕام کرد ئێستا شەقامەکان بۆ من باشترین حەشارگەن ناوبەناویش ئاوەڕم ئەدایەوە بۆ دوای خۆم تاکو بزانم بەیومی دیار نییە و بەردەوام ڕام ئەکرد کاتێک ڕۆژ ئاوا بوو لە ناو شەقامێکا خۆم بینیەوە نەم ئەزانی کوێە شەقامێکی پاک و خاوێن بوو بەسەر نیلا ئەیڕوانی لەم بەر و ئەوبەری شەقامەکەشەوە درەختێکی بەرز بەرز هەبوو خانووەکانی ئەو ناوچەیە لە باخچەی جوان جوان و پەرژین ڕازابۆوە هەسم بە هەڵمژینی هەوایەکی پاک کرد بە سنگمە ئەچوە خوارێ و کورسیەکی وەک سەکۆ لە چیمەنتۆیا بینیم و لەسەری دانیشتم و ڕوم کردە ئەو شەماڵە خۆشی لی ئەیام چاوەکانم نوقان بەڵام گوێم لە دەنگی ئافرەتێک بوو کە لە تەنیشمەوە هات و ئەیوت ناوت چییە؟ چاوم کردەوە بینیم ئافرەتێک لە تەنیشمەوە دانیشتووە لەچکێکی خوری سەوزی بەسەر شانەوەی و چاوەکانیشی سەوز ئەچنەوە و ئەم بەر و ئەوبەری نیلیش بەهۆی سەوز و باخچی دار و درەختەخکانەوە شین و سەوز تێکەڵ ببوون سەوزێکی تێریان دروست کرد هەر چوارلام سەوز ئەچۆ هەستمە کرد لەو سەوزایە ون بووم و نقم بووم وەک ئەوی لەگەڵ ئەو ئاوا لێکماندابێت و نیژ نووسبێتم لەو ئاوایە مەلەم ئەکرد و نوقم ئەبووم بێ ئەوەی تەڕ ببم خۆم شل ئەکەم با بەرەو ناخ و قوڵایی بەهێمنی سرم بخات بۆ سەر ڕووی خۆی بێ ئەوەی بجوڵێم هەستم کرد لەشم قرس بووە وەک ئەوەی بنوم بەڵام دووبارە دەنگەکە هاتەوە بەرگوێم دەنگێکی نەرم و خەواڵوو تۆ هیلاکیت؟ خۆم ڕاست کردەوە وتم بەڵێ. لە چاوەکانیان جۆرێک لە ڕق دروست ببوو، سەوزاییەکەشی تاریکتر بوو، وتی ئەو سەگە چی لێ کردویت؟ داچڵەکیم وەک چۆن یەکێک لە خەوتدا ئەچڵەکێت. کێیە؟ لەچکەکەی دایەوە بەسەر شانیاوتی کام سەگیان؟ هەموو سەگن. لە ژێر ناوی جۆراو جۆرە، مەحمود، حسێن، فەوزی، سەبڕی، ئیبراهیم، عوزەین، بەیومی پێی بڕیم. بەیومی؟ پێکەنینێکی توندەی گرت بینیم ددانەکانی سپی ور بوون و لە نێوانیا دانێک ئاڵتون بوو. من هەموویان ئەناسم. کێ سەرەتا دەستی پێ کرد؟ باوکت؟ براکەت؟ خاڵت؟ مامت؟ جەستەم لەسەر سەکۆ چیمەنتۆکە ڕاوەستا بوو وتم مامم دووبارە پێکەنی و لە چەکی فڕایە دواوتی ئەی بیومی چی لێ کردووی پێی نەوتم ناوت چییە وتم فردۆس ئەی تۆ تۆ کیت خۆی ڕێکردەوە وتی من شەریفە سەڵاحەدینم هەموو خەڵکی ئەمناسن. بە درێژای ڕۆیشتنمان بۆ ماڵەیان چیرۆکی خۆم بۆ گێڕایەوە. شەقامی نیلمان جێشت و چوینە کۆڵانێکی تەنگەبەر و پاش کەمێک سەرکەوتینە باڵەخانەیەکی بچووک. جەستەم ئەلەرزی کاتێک لە بەرزکەرەوەکە مەسعەدی بەرز ئەبووینەوە. پاشان لە جانتاکەی کلیلێکی بچووکی دەرهێنا و خۆم لە خانوویەکی خنجیلانەی پاک و خاوێنی پڕ لە ناوماڵ و بە فەرش داپۆشرابوو تارمایەکی گەورە شیە بوو بە سەر نیلا ئێڕوانی بردمی بۆ حەمام تاکو خۆم بشۆم فێری کردم چۆن ئاو سارد و گەرمەکە بکەمەوە پاشان جلوبەرگی خۆم بۆ هێنام جلوبەرگێکی نەرم و ناسک بۆنی عتری جۆرا و جۆری لێبەرز ئەبەوە کاتێک قژی بۆ شانەکردم و جلوبەرگەکەی بەردەمی ڕێخسم هەستم ئەکرد دەست و پەنجەی نەرمە هەموو شتێک لەم لاولەولایە نەرم و ناسکە چاوم ئەنوقان و خۆم شل ئەکرد بۆ ئەو نەرمی و هێمنیە جەستەم وەک جەستی مناڵێک لە کاتی لەدایک بوونیا چەند نەرمە ئاوا نەرم ببوو کاتێک چاوم کردەوە خۆم لەبەر ئاوێنەکایە بینیەوە هەستم کرد کە لەسەر لە نوێ لەدایک بوومەتەوە بە دەستەیەکی پاک و خاوێنی نەرمەوە جلەکانیشم پاک و نەرمن. خانووەکەش خاوێنە و هەواش خاوێنە. هەناسەیەکی قووڵم هەڵمژی تاکوو سنگم پڕ بکەم لە هەوا و ئاوی پاک. بە دەوری خۆما سووڕامەوە بینیم وەستا و سەرنجم ئەیات بە دوو چاوە تیشکێکی بە ڕەنگی سەوز و ڕەنگی نیلی و ڕەنگی ئاسمان و دار و درەختی لێ ئەهات خۆم خستە نێوان چاوەکانی. باشم پیا کرد و وتم، تۆ کێیت؟ وتی، دایکت. وتم، دایکم؟ دایکم لە مێژەوە مردووە. وتی، خوشکت؟ وتم، نە خوشکم هەیە نە برا. هەموو وەک جوجەڵە وا بوون کە مردوون. وتی، هەموو کەس ئەمرێت فردۆس. من ئەمرم تۆش ئەمریت. گرنگ ئەوەیە بزانیت چۆن ئەژیت. وتم، چۆن بژیم؟ ژیان سەختە. تی تۆ سەخت تر بە لە ژیان فردۆس ژیان سەختە ناژی هەر کەس لەو سەختتر نەبێت وتم بەڵام تۆ سەخت و دڵڕق نیت ئیتر چۆن ئەژیت شەریفە وتی من سەخت و دڵیشم زۆر ڕقە وتم بەڵام تۆ نەرم و ناسکیت وتی پێستم نەرم و ناسکە بەڵام دڵم ڕقە و پێوەدانم کوشندێ وتم وەک مار وتی بەڵێ وەک مار مار و ژیان یەک شتن فردۆس گەر مار نەزانێت ماریت پێوەت ئەدات گەر ژیانیش زانی پێوە نادەت پێوەت ئەدات وام لێ هات بوومە قوتابیەکی بچووکی بەردەستی شەریفە چاوم بە ژیان هەڵهێنا و تیشک ئەهاتە سەر ئەو ڕوانی لە ژیانما لە مناڵی شانەم بینیوە چەند بەشێکی لە لەشما پێناسانم پێشتر نەم ئەناسی لەگەڵ چەند شێوەیەک لەسەر دەم و چاوم کە پێشتر بەدیم نەکردبوو هەستم پێ نەکردبوو زانیم کە دوو چاوی ڕەشم هەیە و تیشکێکی تێ چاوی تر بۆ لای خۆی ڕاکێشێت زانیم کە لوتم گەورە نیۆ بەڵکو نەرمە و لەبار و جەستم پتە و ترە و ڕانەکان و سمتم پتە و ماسولکەکانی بەهێزن زانیم کە ڕقم لە دایکم نەبوو مامیشم خۆش نەویستوە هیچ کامیش لە بەیمی و هاوڕەکانم نەناسیوە شەریفەوتی بەیومی هەموو ئەوانی وەک بێیومین بەهایان نەزانیویت لەبەر ئەوەی خۆت بەهای خۆتت نەزانیوە فردۆس پیاو بەهای ئافرەت نازانێت ئافرەت خۆی بەهای خۆی دیاری ئەکات چەند بەهات گران بێت پیاو هەستی پێکات و زیاترت پێدات گەر نرخەکەشی پێ نەبوو لە خەڵکی تر ئەدزێت و پێت ئەدات بەسەر سوڕمانێکەوە پرسییم شەریفە ئایا من بەهام هەیە وتی تۆ جوان و ڕۆشنبیریت وتم ڕۆشنبیر من بە تەنها هەڵگری بەڵگەنامەی ناوەندیم، وتی ئینجا ئەوە کەمە؟ من تەنها سەرەتاییم تەواو کرد و بە وریایەکەوە وتم شەریفە، تۆ بەهات هەیە؟ وتی بێگومان پیاو بۆنی نییە. دەستم بۆ بەرد تاکو گران نەدات. تۆش لە من گەنجتر و ڕۆشنبیرتریت. هیچ کەس ناتوانێت دەست بۆت بەرێت تاکو ئەو کاتەی دوو هێندەی من نرخت ئەیات. وتم بەڵام من ناتوانم هیچ لە پیاو داوا بکەم وتی هیچ داوا مەکە ئەوە ئیشی تۆ نیە هی منە جێ هێڵە بۆ خۆم ئایا ئەبێت نیل و ئاسمان و دار و درەخت بگۆڕێت بەڵام من گۆڕام ئەی بۆچی نیل ناگۆڕێت بۆچی دەنگی دار و درەخت ناگۆڕێت هەموو بەیانێک پارچ پەنجەرەکەم ئەکردەوە و نیلم بەدی ئەکرد دار و درەختەکانم بەدی ئەکرد تیشکێکی سەوزم ئایا هەستم بە ژیان تەوتر ئەبوو هێزی لەشر و ئەو خوێنە گەرمی بەناو دەمارەکانمە ئاهات و چوون زیادی ئەکرد گەرمایی جەستەم ئەگەهاو گەرمایەکی نەرم وەک نەرمی ئەو جلوبەرگە حەریری لەبەرما بوو لەگەڵ ئەو جێگا حەریری سەر سیسەمەکەم بۆنێک وەک بۆن و بەرامی گوڵ وایە لوتم پڕ ئەکات دەستم شل ئەکرد تاکو لە نێو ئەو گەرم و نەرمی و بۆن و عەترەیا نوقم بێت. قاچەکانم درێژ ئەکرد لە ژێر ئەو بەتانیە حەریرەی ئەمما بە خۆما و دەموچاویشم لە ناو سەری نەرم نەرم و حەریریەکەیا نوقم ئەکرد تاکو تاکو ئەچۆ لوت و گۆمەوە. لە شەویشها تیشکی مانگ ئەکەوتە سەر جەستەم و ڕەنگی سپی و حەریری پەنجەی پیاویش سپی و حەریریە. نینۆکەکانی خایەن و سپی و حەریریە وەک نینۆکەکانی بەیومی ڕەش نەبوو یاخود نینۆکەکانی مام لە ژێرا قوڕێکی ڕەشی تیا بوو چاوەکانم لێک ئەناو جەستەم جێ ئەهێشتە ناو ئەو تیشکە سپێە هەستم ئەکرد پەنجەی حەریری بە سەر جەستەما ئەگەڕێت بەسەر لێوەکانما دادەبەزێت بۆ گردن و شان و ملم بە نێوان مەمکەکان و سنگما و بۆ سەر سکم و شۆڕ ئەبێتەوە بۆ نێوان ڕانەکانم هەست ئەکەم لەشم ئەوروژێت وروژانێک چێژێک وەک ئازارێک وایە سەرەتاکەی چێژێکە و هێندەی تەمەنم کۆنە لە کۆنا ئەو چێژەم ناسی و هەر لە کۆنی شابیرم چۆتەوە ئەو چێژە لە تەمەنم دوورترە وەک ئەوەی لە برینێکی کۆنەوە بێت. یاخود هەستی پێ بکەم لە دەرەوەی جەستەی منە و لە جەستەی یەکێکی ترایە ڕۆژێکیان بە شەریفە مود شەریفە بۆچی هەز ناکەم شەریفەوتی فردۆس ئێمە کار ئەەکەین کار و هەستێکەڵ مەکە وتم بەڵام شەریفە من ئەمەوێت هەست بکەم وتی فردۆس هەستکردن لە ئازار زیاتر هیچ شتێکی تر نییە وتم باشە نابێت چێژێک هەبێت تەنانەت گەر کەمیش بێت پێکەنی و منیش دانسپیەکانی بەدی کرد لە نێوان دانە ئاڵتونەکەیە وتم هەست بە چێژ ناکەیت کاتێک مریشکی ئاخەنراوە بە بنچ ئەخۆی ئایا هەست بە چێژ ناکەیت کە ئەو جلە نەرمە حەریرەت پۆشی و هەست بە چێژ ناکەیت هەست بە چێژ ناکەیت کاتێ لەم خانوە گەرمە خاوێنەیای بەسەر نیلا ئەڕوانێت و ئاسمان و دار و درەختی لێوە دیارە هەست بە چێژ ناکەیت هەموو بەیانێک کاتێک پەنجەرەکە ئەەکەیتەوە سەوزایی جوانی و سروش بەدی ئەەکەیت ئەم هەمووت بەس نییە بۆچی داوای زیاتر ئەەکەیت ئەوەی داوام ئەکرد زۆر نەبوو چاوچنۆکیش نەبوو بەڵام من کاتێک پەنجەرەکەم ئەکردەوە وەک ڕۆژان نیلم بەدی ناکرد.